هەڵبەتە لە ڕۆژگارێکی وەکەم ڕۆدا کە جەنجاڵی و هەڵپەی بژێوی ژیان هەمومانی سەرقاڵ کردووە لە لایەک و لە لایەکی تریشەوە زۆری کەناڵەکانی ڕاگەیاندن چ ناوخۆیی و چ دەرەکی، هەروا زۆری چاپەمەنیەکان و گۆڤار و بڵاوکراوەکان، ئەمانە هەموو وای کردووە کە کەمتر ئێوەی خۆشەویست بتان پەرژێتە سەر خوێندنەوە، بەتایبەتی کە ماوەیەکە کتێبی باش و بەسوود بڵاوەبنەوە. ئەرکی لە چاپدانی گرتۆتە ئەستۆ بە هیواین جێگای سەرنجی ئێوەی خۆشەویست بێ. خۆشەویستانم بەم کاتە و هەموو کاتێکتان شاد و کامران گەرمترین و جوانترین سڵاوی کارمەندانی خاکتان لێبێت فەرموون لەگەڵ ئاڵقەی پێنجەمی کتێبی هێنری کیسینگەر. ئایندەی تەکاملی ئەوروپا دەرکەوتنی ئەوروپای یەکگرتوو یەکێکە لە گرنگترین ڕووداوە شۆڕش ئامێزەکانی ئەم سەردەمەی ئێستامان کۆمەڵێک فاکتەریش لە پشت ئەم یەکگرتنەوەن کە هەموویان کۆک نین لەگەڵ یەکتریدا. سەرەتا ئەوروپا وای لێکدایەوە کە تەکامول ڕێگایەکە بۆ زاڵبوون بەسەر ئەو کێبرکێ خودکوشییەدا کە تووشی دوو جەنگی جیهانیی وێرانکاری کردبوو. هەروەها بۆ زاڵبوون بەسەر ئەو وێرانە ئابوورییەدا کە لەو دوو جەنگەوە کەوتەوە لە ڕێی هاوکاری یەکترییەوە. فەرەنسا بۆ ئەوەی ئەڵمانیا جارێکی تر وەک هەڕەشەیەکی نەتەوەیی دەرنەکەوێتەوە پشتیوانی لە تەکامولی ئەوروپا کرد. کۆماری فیدراڵیش وەک ڕێگایەک بۆ جیاکردنەوەی لە ئەڵمانیای ڕۆژهەڵات و هەروەها وەک جێگرەوەیەکی سۆز بۆ یەکێتی نەتەوەیی خۆی بەستەوە بە بێرۆکەی تەکامولەوە. سەبارەت بە بریتانیا کە لە ڕووی مێژووییەوە وەک هەڕەشەیەک لە سەربەخۆیی خۆی لە یەکێتی ئەوروپایە ڕوانی، بە ناچاری ڕێی یەکێتیەکەی گرتەبەر، ئەویش لەگەڵ پشتیوانی کردنی چەند ڕێوشوێنێکی پراگماتی و ئابووری، بەڵام بە وریاییەکی بەردەوامیشەوە لە هەر پرۆژەیەک کە شانشینی یەکگرتوو بکاتە تەنها هەرێمێکی ئەوروپایی و هەڕەشە بێ بۆ سەر پەیوەندیە تایبەتیەکانی خۆی لەگەڵ وڵاتە یەکگرتووەکاندا. پاش یەکگرتنی ئەڵمانیا لە ساڵی 1990 دا فاکتەرێکی تر بۆ یەکگرتنی ئەوروپا برەوی سەند. بۆ هێورکردنەوەی دڵەڕاوکێکانی ئەوروپاییەکان لە هەر پاوانخوازییەکی ئەڵمانیای یەکگرتوو، هێلمۆت کۆڵی ڕاوێژکار خۆی کرد بە داکۆکیکاری سەرەکی لە ڕێککەوتننامەی ماسترێختی ساڵی 1992 کە یۆرۆی وەک دراوی ئەوروپا تێدا پێشنیار کرا و هەنگاوی گرنگی تیادا نرا بەرەو سیاسەتێکی دەرەکی و ئەمنی هاوبەش لەسەر ئاستی ئەوروپا. فەرەنسا بۆ لە قاڵبدانی هێزی ئەڵمانیا لە لایەکەوە و بۆ بەکارهێنانی خودی پرۆسەکە لە سیاسەتێکدا کە سەربەستری بکا لە کاتی هەر ڕەفتارێک بەرامبەر وڵاتە یەکگرتووەکان لە لایەکی ترەوە پشتیوانی لەم پرۆسەیە کرد. لە کاتی پرۆسەی یەکگرتنی ئەوروپادا وڵاتە یەکگرتووەکان ڕۆڵی سەرەکی گێڕا لە پشتگیریدا، سەرەتا وەک مەسەلەیەکی سۆزداری، دواتریش وەک دژێک کە جوانی دژی پیشان ئەدات. لەگەڵ یەکەمین جوڵە بەرەو یەکێتی ئەوروپا دوابەدوای جەنگی دووهەمی جیهانی، وڵاتە یەکگرتووەکان بە هێزی تەواوەوە پشتگیری لە پرۆژەکە کرد. ناوە ناوە هانی هاوپەیمانە دوو دڵەکانیشیەدا. ئەوەتا لە ساڵی 1963دا سەرۆک کەنەدی بەرگری لە یەخستنی ئەوروپا پشتیوانی لەم پرۆسەیە کرد وەک هەوڵێکی گەڕان بە دوای پەیوەندیەکی هاوتاتر لەگەڵ ئەوروپادا. تەنها ئەوروپایەکی تەواو یەکگرتوو ئەتوانێ هەموومان لە پەرتەوازەبوونی هاوپەیمانیەکە بپارێزێ. تەنها ئەوروپایەکی تەواو یەکگرتووە کە ڕێئەدا بەرامبەر ئەژندەی ئەتلەنتیکدا مامەڵەی تەواو لە نێوان هەردوو لای ئۆقیانووسدا هەبێ. لەگەڵ ئەوروپایەکی لەم چەشنەدا ئەتوانین بێنە و بەردەمان لە نێواندا بێ وەک بەرامبەر و لێپرسراوێتی و قوربانیدانەکان بە یەکسانی دابەش بکەین. لەم گۆشە نیگایەوە کە جێگرەوەکانی کەنەدی بە گشتی کاریان پێکرد، پەیوەندییەکانی ئاتلەنتیک تیۆرێکی پیشەسازییەکی فرە ڕەگەز بوون کە کاریگەرییەکان و لێپرسراوەتییەکان بخاتە ئاستی یەکتر. گرفتێک کە ئەرک دابەشکردنی کاراکتەرەکان بەرپایەکات کە وەک هێزی گوڕ بەخشی پەیمانی ئاتلەنتیک لێی ئەڕوانرێ ئەوەیە کە دابەشکردنەکە وەک بنەما پرۆسەی شەریکایەتی و مەبەست لەو پرۆسەیە تێکەڵی یەکترەکە. ئەوروپا چ وەک کۆمەڵە دەوڵەتێکی هاوپەیمان یان وەک یەکێتی ئەوروپا تەنها لە کاتێکدا بەشداری ئەمریکا ئەکا لە ئەرکەکانیدا کە ئامانجەکانی لەگەڵ ئامانجەکانی ئەمریکادا چوون یەک بن و ئەگەر بڕوای بەوە هەبێ ئەو ئامانجە هاوبەشانە بەبێ هاوکاری ئەو بەدی نایەن. ئەمەش هەرگیز ڕووی نەداوە. ئەوەتا لە سەردەمی شەڕی سارددا بێگومان ئامانجی هاوبەش هەبووە، بەڵام هاوپەیمانەکانی ئەمریکا بڕوایان وابووە کە لە هەموو هەنگاوێکدا ئەمریکا ئەچێتە ژێر هەموو لێپرسراوێتییەکانەوە هەتا ئەگەر ئەمان کەموکورتی بنوێنن. بەڵام ئەمڕۆ سروشتی ئامانجە هاوبەشەکان مایەی مشتومڕێکە کە زۆر بە کەمی لایەنەکان ئەگەنە ئاستی بەشکردنی قورساییەکان. پرسی کۆتایی هونەری نییە، بەڵکو فەلسەفییە. ئایا ناسنامەی نوێی ئەوروپا جێگایەک بۆ شەراکەتی ئەتڵەنتی گەهێڵێتەوە؟ ئایا برنەوەی ئەمریکا لە شەڕی سارددا وای لێئەکا ڕوو بەرەو پاوانخوازی وەرچەرخێنێتەوە؟ ئۆبێر ڤێدرێنی وەزیری دەرەوەی فرەنسا گومانی لەوەدا نەهێشت بە بۆچوونی خۆی کە مەبەست لە هێنانەدیی ناسنامەیەکی ئەوروپایی لە پەلوپۆخستنی ئەمڕۆ باڵادەستی ئەمریکا لە بوارەکانی ئابووری و کاروبارە داراییەکاندا ڕوونە، هەروەها لە تەکنەڵۆژیا و لە بوارە سەربازییەکاندا، جگە لە بوارەکانی ژیان و زمان و بەرهەمە کولتوورییە بەرفراوانەکان کە جیهانیان داپۆشیوە، هەروەها شێوازەکانی بیرکردنەوە دائەڕێژێت و خەریکی جادوویەکە تەنانەت کار لە نەیارەکانی وڵاتەیەکگرتووەکانیشەکە. زۆربەی گەورە سەرکردە و بیریارە ئامریکاییەکان بە وابەستە بوونیان بە دیدی ئامریکا لە مەڕ خۆی و جیهان بۆ تەنها چرکە ساتێک گومانیان لەوەدا نەبووە کە وڵاتەیەکگرتووەکان لە لایەن پەروەردگارەوە دەستنیشان کراوە وەک ئەو نەتەوەیەی بێ ئەو هیچ شتێک ناکرێ و ئەبێ لە پێناوی خزمەتی مرۆڤایەتیدا درێژە بە باڵادەستی خۆی بدا. ئەمریکاییەکان لەمە گومانیان نییە و ڕاشکاوانە ئەوەمان بەبیر دێننەوە کە ئەم جیهانەی ئێستا تەنها دەرەنجامێکی ڕاستەوخۆی نوشوستی تەواوی ئەوروپایە لە نیوەی یەکەمی سەدەی ڕابردوودا، چ لە ئیدارەکردنی کاروباری خۆیدا و چ لە ئیدارەکردنی کاروباری جیهاندا. ئەم شیکردنەوەیەی ڤێدرێن لایەنی چاکەیی خۆی هەیە، ئەوەتا لە زۆربەی کاتەکانی نەوەدەکاندا سیاسەتەکانی ئەمریکا بەرامبەر ئەتلەنتیک لە نێوان لووتبەرزی و کەمتەرخەمیدا هاتنووەچوون، یان لە نێوان مامەڵەکردن لەگەڵ ئەوروپادا وەک یاریدەدەر یان تەنها وەک وێنەیەک، هەرگیز گفتوگۆیەکی ستراتیژی قووڵ دروست نەبووە. بەشێکی ئەمەش لەبەر ئەوەی وڵاتە یەکگرتووەکان ئەوەندە ڕانەوەستاوە فریای گفت و گۆیەکی ستراتیژی لەم چەشنە لەگەڵ خۆیدا بکەوێ. زنجیرەیەک دەستپێشخەری یەک لایەنە بێ هیچ ڕاوێژێک ئەگیرانە بەر. تەنها دوای دەرکردنی بڕیاری داواکراو نەبێ لەبارەیانەوە کە ئەو بڕیارانەیش پێشتر درابوون. ئەمە لە کاتێکدا تاکڕەوی ئەمریکا ئەنجامی چەند بڕیارێکی سیاسی بوو کە ئەکرێ ڕاست بکرێنەوە. تەحەدای یەکبوونی ئەوروپا بۆ ئەمریکا مەسەلەیەکی بونیادگەراییە و لە دەوری سێ پرسی سەرەکیدا ئەسوڕێتەوە، تێڕوانینی یەکێتی ئەوروپا بۆ خودی خۆی و کاریگەری یەکبوونی ئەوروپا لەسەر پەیوەندیەکانی ئاتلەنتیک و هەڵوێستەکانی ئامریکا لەمەڕ ڕێگە جیاجیاکانی ئەوروپایی یەک بوو. دەوڵەتە ئەوروپاییەکان لە پێناسەی ناسنامەی خۆیاندا خۆیان وەک دەرەنجامێک یان ڕەنگە دیلێکی ئەزموونی مێژووییان نەزانن. چەندین سەدە لە کارکردن بە سیستەمێک لە سەروەری وڵاتانی ڕکابەر، فێری ئەوەی کردوون کە قایلکردنی بەرامبەر لە دانوستاندا پشت بەو ڕێگایانە ئەبەستێ کە لە بەردەم بەشداربووی دانوستانەکاندایە یان وازانرێ لە بەردەمیدایە ئەوروپاییەکان لە ڕووی مێژووییەوە دیپلۆماسیەت و پارسەنگکردنی قازانج و زیانیان پێکەوە گرێداوە زۆر بەکەمی چەمکێکی ڕوت و قوتی نیازپاکیان وەک یاریدەدەرێکی دیپلۆماسیەت بەکارهێناوە لەگەڵ ئەوەیشدا کۆمەڵگا ئەوروپاییەکان لە ئەزمموی چوونیەکەوە گەڵاڵن نەبوون ئەوەش لە ئارەزووە جیاوازەکانی هەریەک لە بریتانیا و فرەنسا و ئەڵمانیا بەرامبەر بیرۆکەی شەراکەتی ئاتلانتیک و یەکبوونی ئەوروپا دەرەکەوێ. بریتانیا لە کاتی شەڕی سارددا بەو باڵا دەستییە خۆشحاڵ بوو کە ئەمریکا لە ناتۆدا هەیبوو. چونکە ئەزموونی مێژوویی ئەو لە ڕەگ و ڕیشەوە لە ئەزموونەکانی دراوسێکانی لە کیشوەرەکەدا جیایە. سەبارەت بەو وڵاتانەی تر مەترسیان لە باڵادەستییەک بۆ دراوسێیەکی بەهێز بیسەپێنێ، بەڵام بریتانیا هێزێکی باڵادەست بەسەر ئەوروپادا هەڕەشەی لە سەربەخۆییە کرد. لە دوو جەنگیشدا هێزی ڕزگارکار لە پشتی دەریاکانەوە هات. ڕۆڵی وڵاتەیەکگرتووەکان لای بریتانییەکان لە جیهانی دوای جەنگدا ڕۆڵێکی چاک بوو. هاوڕێیەتیش لەگەڵ وڵاتە یەکگرتووەکان ئەوساش و ئێستاش بابەتی تەوەرەیی سیاسەتی دەرەکی بریتانیایە لە پاش جەنگی دووهەمی جیهانەوە، ڕەنگیشە لە جەنگی یەکەمی جیهانەوە. ئەم پەیوەندیە تایبەتیە سەر بۆ یەک لەقاندنێکی سۆزدارین نەبووە، چونکە بریتانیا بە درێژایی چەند سەدەی ڕابردوو وەک دوورگەیەکی پیشە لەقەی دوور لە کەنارەکانی ئەوروپا ماوەتەوە بەبێ ئەوەی چاوی لە بەرژەوەندی نەتەوەیی خۆی خافڵ بکا. بۆ بەدیهێنانی ئەو بەرژەوەندییەش دە ساڵ بەر لە فەرەنسا هێزی ئەتۆمی تایبەت بە خۆی بنیات ناوە. ئەمەش ئاماژەیەکی ڕوونە بۆ ئەوەی پشتبەستنی بریتانیا بە هەر پەیوەندییەکی پەیوەست بە شوێن و پێگەوە سنووری خۆی هەیە. فرەنسا کە لە سوودمەندییەکانی زمانی هاوبەش و سیستەمی کلتووری ژیرانە بێبەشە، سیاسەتێکی دەرەکی پیادەکا کە کەمتر پراگماتیکییە. سەرکردەکانی لە هەوڵی ئەوەدان هەستێکی وەها دروست بکەن گوایە سیاسەتی فرەنسا یان ئەوروپا لە چنگی وڵاتە یەکگرتووەکان دەرهێنراوە. لە ڕاستیدا ئەمریکاییەکان بە بێ فشاریش هەروازیان ئەهێنا بریتانیا لە هەوری ئەوەدایە بەرژەوەندەکانی بەوە بێنێتەدی کە خۆی بکاتە بەشێک لە ناوەندی بڕیار بە شێوەیە کە پشتگوێخستنی بۆچوونەکانی وەک مایەی شەرم سیر بکرێت بەڵام فرەنسا لە هەوری ئەوەدایە کە پشتگوێخستنی بۆچوونەکانی مایەی ئازار بێ بریتانیا وەک دامەزراوەیەکی هاوبەش مامەڵەی لەگەڵ پەیوەندییەکانی ئاتلەنتیکدا کردووە. سەرکردە فەرەنساییەکان بە خۆهەڵکێشانێک بە سەربەستییانەوە وەک گەمەیەکی کۆسفی مامەڵەیان لەگەڵ ئەو پەیوەندییانەدا کردووە کە ئەم لایەن لەناو ئاتلەنتیکدا دەستی زیاتر ئەڕوا یان ئەو لایەن. ئەمە ئەوە ناگەیەنێ کە فەرەنسا لە ڕۆڵی وڵاتە یەکگرتووەکان تێناگا وەک دواهەمین تەختەی ڕزگاربوون لە بەردەم سیاسەتی سەربەخۆی فرەنسا و ئەوروپادا. هەروەک چۆن سەرکردە فەرەنساییەکان هیچ وەهمێکیان لە مێشکدا نییە لەبارەی بەراوردکردن لە نێوان هێزەکانی هەردوو وڵات. لە قەیرانە سەرەکییەکانی شەڕی سارددا، تەحەداکانی بەرلین لە ساڵی نۆ سەد و پەنجا و حەوت و شەست و دوو، قەیرانی مووشەکەکانی کووبای ساڵی شەست و دوو، شەڕی کەنداوی هەزار و نۆ سەد و نەوەد و هەزار و نۆ سەد و نەوەد و یەک، فەرەنسا سەلماندی کە هاوپەیمانێکی بە ئەمەکە، بڵاوکردنەوەی مووشەکی میانهاوێژ لە ئەڵمانیا لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و سێ دا، بەبێ پشتگیرییەکی ڕاشکاوانەی فرانسۆ میتەرانی سەرۆکی فەرەنسا نەئەکرا. بەڵام بڕیار داڕێژەرانی فرەنسا کەلتووری دیکارتیانەی زۆر ژیرانەیان وای لێکردوون وا بزانن وڵاتە یەکگرتووەکان تێگەیشتنی هەیە لە پراکتیزە کردنە تا ڕادەیەک گشت ژیرەکانی بنەماکانی دەوڵەت و هەمیشە ڕێز لەو هۆیانە ئەگرێ کە پاڵ بە فەرەنساوە ئەنێن وەک تەحەدایەکی وڵاتە یەکگرتووەکان پێناسەی ناسنامەیی ئەوروپا بکەن. ئەگەرچی وەک گەرەنتییەکیش بۆ ئاسایشی فەرەنسا پشتی پێ ببەستن، ئەم یاری لەسەر پەتکردنە کە ئەکرێ بەرگەی بگیرێ و لێی ببوردرێ ئەگەر مەترسییەکی هەمیشەیی سنووری بۆ دابینێ. هەڕەشەیە بۆ سەر هاوکارییەکانی ئەو دوا پەناگەیەی هەتا ئێستاش و وێڕای ئەوەی بەرهەڵستکاریی وڵاتە یەکگرتووەکان لە زۆرێک لە مەسەلەکانی ئەمڕۆدا بۆتە ڕێبازێکی نموونەیی لای سەرکردە فەرەنساییەکان. بەڵام ئەو سەرکەردانە هەر پشتی پێ بەستن. سیاسەتی هەوڵدان بۆ دۆزینەوەی ناسنامەی ئەوروپا لە ڕێی تەحەداکردنی وڵاتە یەکگرتووەکانەوە کاتێک سەرەگرێ کە یەک تیم پەنای بۆ بەرێ. خۆ ئەگەر وەک خۆی وڵاتە یەکگرتووەکان وەڵام بداتەوە کە زوو بێ یا درەنگ هەروا ئەکا، ئەوە گرژی لەگەڵ یەکێتی ئەوروپا و هەتا گرژی لە ناو یەکێتێ کە خۆیشیدا باری ئەڵمانیا لە نێوان ئەو دوو جەمسەرەدا زۆر سەختە چونکە ئەمیش وەک فەرەنسا و بریتانیا داکۆکی لە یەکێتی ئەوروپاکە بەڵام ئەم لە پێگەیەکی وەهادا نییە بتوانێ پەنا بباتە بەر کە لە پورێکی سەرکەوتووی دیپلۆماسیەتێکی ڕاوەستا و لەسەر بەرژەوەندی نەتەوەیی لەگەڵ ئەوەشدا کە هاوسۆزە لەگەڵ ئامانجەکانی سیاسەتی فەرەنسا، بەڵام متمانەی بەخۆی نییە کە بتوانێت سیاسەتێکی دژ بە وڵاتە یەکگرتووەکان بگرێتە بەر و هاوکات پشتیشی پێ ببەستێت. یان مەسەلەکە ئەوەیە هەستێکی واقعبینانەی بەرزی هەیە، ناهێڵێ ئەو ڕەفتار بنوێنێ. وڵاتە یەکگرتووەکان چاودێری هەموو ڕێگا جیاجیا پێشنیارکراوەکانی یەکخستنی ئەوروپای کردووە بەرەو ئامانجەکە، بە لێبوردەییەوە، بە بێلایەنێکی ناسکەوە کە هیچی لە خۆیەوە سەبارەت بە جۆری ئەوروپای بیناکراو نەدرکاندووە. تا ئێستاش ئەو بیروڕایەی شەڕی سارد کە پێی وایە یەکبوونی ئەوروپا بە شێوەیەکی خۆبەخۆیی ئەبێتە هۆی هاتنەئارای ئەوروپایەکی بەهێز و شەراکەتێکی ئاتلەنتیکی زیندووتر وەک خۆی بە باوی ماوەتەوە. بەڵام کاتی ئەوە هاتووە چاو بەم تیۆرەی سیاسەتی ئەمریکادا بخشێنرێتەوە، چونکە لانی کەم ئەگەر دوو ئەنجام هەیە، دوورکەوتنەوەی ئەوروپا لە لێپرسراوێتی جیهانییەکان کە شێوەیەکی بچووککراوەی نەتەوە یەکگرتووەکان لەخۆوەگرێ و تەنها ئامۆژگاری لەبارەی ڕەوشتەوە ئەبەخشێتەوە و تەرکیز ئەخاتە سەر کێبرکێی ئابووری لەگەڵ وڵاتە یەکگرتووەکان، یان دەرکەوتنی ئەوروپایەک کە تەحەدای وڵاتە یەکگرتووەکان ئەکات و بناغە بۆ سیاسەتێکی دەرەکی میانە لە نێوان ئەمریکا و شوێنەکانی تری جیهاندا دائەڕێژێ، وەک ئەو ڕۆڵەی هیند لە کاتی شەڕی ساردا ئەیگێڕا. ئەمەش شانبەشانی باڵابوونی سیاسەتە ناوخۆییەکان و دیارنەمانی هیچ هەڕەشەیەک بۆ سەر ئاسایش. ڕەنگە ئەوروپا وا هەست بکا کە پەلەیەکی نییە لە هەڵبژاردنی یەک لەم دوو ڕێگایە، ڕەنگیشە لە کۆتاییدا بگاتە لێکدانی هەردوو بۆچوونەکە کە وردە وردە ئەبنە هۆی لێک هەڵوەشانەوەی شەراکەتی ئەتڵەنتیک. یەکەمین پرس کە ئەبێ چارەسەری بۆ بدۆزرێتەوە زانینی ئەو شتەیە کە شەراکەتی ئەوروپا بۆ بوژانەوەی پێویستی پێیەتی و زانینی مەبەستە لەو شەراکەتە. سەرەڕای نەبوونی هەڕەشەیەکی هاوبەش بەڵام سیاسەتی جوگرافی وەک بەشێک لە پێکهاتەی سیاسەتی نێودەوڵەتی هەر ماوە. تا ئێستاش ناتۆ بیمەی دڵنیاییە دژ بە هەر پاوانخوازییەکی نوێی ڕووسیا بەبێ وڵاتە یەکگرتووەکانیش ئەوروپا کلک درێژبوونەوەیەک بەڵکو بارمتەیەکی ئۆراسیا ئەبێت و بەرەو گێژاوی ململانێکانی ئەوێ بە کێشە بێت و نیشانەیەکی سەرەکی ڕەوتە ڕادیکاڵ و شۆڕشگێڕەکانی ئەو ناوچەیە ئەبێ کە زۆربەی شوێنەکانی نزیکی خۆیان ڕاماڵن. هەروەک چۆن بەبێ وڵاتە یەکگرتووەکان ئەو پەناگەیەی لە دەسەچێ کە نەزعە نەتەوەیەکانی خەفەکە هەتا لەو کاتەدا کە ئەندامی یەکێتی ئەوروپایە رووسیا و ئەڵمانیایش هەریەکەیان وەک باشترین ڕێگای سیاسەتی دەرەکی سەیری یەکترەکەن هاوکات بریتانیای سەدەی نۆزدەهەم لە ئەوروپا چۆن سەیر کراوە؟ وڵاتە یەکگرتووەکانیش لە لای ئۆراسیا و بە پێی دابڕانی جوگرافی لە ئەوروپا بە هەمان شێوە تەنها دوورگەیەک سەیرەکرێ. ناچاریشە بێ دوای ستراتیژی هاوسەنگی هێزەکان بکەوێ بەرامبەر ئەو ئەوروپایەی هەرگیز چارەی نەویستووە. بۆ پیادە کردنی ئەم سیاسەتە ئەمریکا نە لە ئامراز کەمی هەیە نە لە دەرفەت. بەڵام ئەو پیادەکردنە پێویستی بە کودەتایەکی سایکۆلۆژی و گۆڕانکارییەکی گەورە هەیە لە جۆری چالاکی نەتەوەییدا کە ئەبێ وەک دوا ڕێگا چارە پەیڕەو بکرێ. تاقیکردنەوەکە ئەوەیە کە وڵاتانی ئاتلەنتیک بتوانن پێکەوە لەسەر چەند کۆمەڵێک مەسەلەی زۆر دەستەویەخەتر ئیش بکەن لە تیۆری جیۆپۆڵۆتیکی. بەلای کەمەوە سێ مەسەلە هەن ڕووبەڕووی ئەوروپا بە تایبەتی ئەبنەوە و، ئەنجامەکانیان پاشەڕۆژی هەموو وڵاتانی چواردەوری ئاتلەنتیک دیاری یەکا. سەبارەت بە کۆمەڵگا دیموکراتیەکان ئەوە وڵاتانی ئاتلەنتیک هەموویان دیموکراسین و لە پەیڕەوکردنی ئابووری بازاڕدا بەرەو ڕووی تاقیکردنەوەی بەرگرتن لە ڕوودانی سستبوونی ئابووری ئەبنەوە چونکە ئارامی دامەزراوەکانیان پشت بەوە ئەبەستێ لە ڕاستیشدا هیچ خەیارێکیان لە بەردەمدا نییە بێجگە لە هەمەهەنگیکردنی نێوان سیاسەتەکانیان نەبێ بۆ کەمکردنەوەی مەترسییەکانی قەیرانێکی ئابووریی جیهانی کە هەر ئەویش هەڕەشەی سەرەکییە بۆ سەر دیموکراسیی هاوچەرخ. تەحەدای دیمۆگرافییش پەیوەندی بە تەحەدای ئابوورییەوە هەیە. ڕێژەی لەدایکبوون لە زۆربەی وڵاتە ئەورووپاییەکاندا وەک ژمارەی ئێستای دانیشتووان نامێنێ، کە هەر ئەمیشیان لە بنەڕەتدا لەگەڵ پێداویستییەکانی هەڵسووڕان لە ئابوورییەکی بەجیهانیبوودا ناژێ. بۆیە لەگەڵ ئەم چاکسازییانەی لە بواری خزمەتگوزارییە تەندروستییەکاندا ئەکرێن، ڕێژەی ئەو دانیشتووانەی هێزی کاری ڕوو لە کزی لە پشتێوە وەستاوە بە شێوەیەکی دراماتیکی بەرزەبێتەوە. بە گشتی ژمارەی دانیشتوانی ئەوروپا نزمە بێتەوە لەبەردەم فشارێکی دیمۆگرافی زۆر لەلایەن و وڵاتە هەژارەکانی ڕۆژهەڵات و باشوری کیشوەری ئەوروپا. کەواتە لێرەدا پرسەکە پاشەڕۆژی ئەو ناوچە فراوانەی ڕۆژهەڵاتی ناتۆ و یەکێتی ئەوروپایە. ئەو ڕێوشوێنانەی پاش هەرەسهێنانی یەکێتی سۆڤیەت گیرانە بەر، بە سروشت کاتی بوون، چ ڕێوشوێنە ناوخۆییەکان یان دەرەکییەکان. لە زۆربەی ئەو وڵاتانەدا ئەگەر وڵاتانی بەڵتیکیان لێ دەربکەین، نەوەیەک دەسەڵاتێکیان گرتۆتە دەست کە سەر بە سەردەمی سۆڤیەتی بەسەرچوون. ئەگەرچی گیانێکی نەتەوەییان هەبێ بەڵام ئەو نەوەیە خەریکە لە گۆڕەپانەکە دوورەکەوێتەوە. وڵاتانی سۆڤێتی جاران لە نێوان فشاری ڕووسیا بۆ گەڕاندنەوەیان بۆ ژێر ڕکێفی مۆسکۆ بە شێوەیەک لە شێوەکان و لە نێوان ئاواتەکانیان بۆ چوونە ناو یەکێتی ئەوروپاوە و بگرە هەندێک لە ئەندامە سەرەکیەکانی یەکێتی ئەوروپا سەرکێشیی خۆدوورخستنەوە لە وڵاتە یەکگرتووەکان ڕەتدەکەنەوە. ناتوانرێ ئەو شێوە بەردەوامەی بەرهەڵستکاریی ئەورووپاییەکان بۆ سیاسەتەکانی ئامریکا وەک بەشێکی ئازارە نەبڕاوەکانیان لێک بدرێتەوە، هەروەک ناشکرێ لەژێر جەختکردنەوە پرۆتۆکۆلییەکانی سەر یەکێتی هاوپەیمانییەکە کە لە دیدارە ئاهەنگئامێزە ئاشکراکاندا جاڕدرێ، بشاردرێتەوە. وڵاتە یەکگرتووەکان بایی ئەوەندە قەرزداری بەها و بەرژەوەندیەکانی خۆیەتی کە هەموو هەوڵێکی بخاتە گەڕ بۆ کاراکردنەوەی پەیوەندیەکانی ئاتلانتیک و دەستگرۆیی هاوپەیمانیەکە بۆ گەیشتن بە کۆمەڵێک ئامانجی هاوبەش و مامەڵەکردن لەگەڵ ئەوروپا وەک شەریکێکی نزیک و ڕاگۆڕینەوە لەگەڵیدا بەر لە هەر بڕیارێکی چارەنووسساز. بەڵام دواجار ئەبێ بەپێی هەمان ئەو پێوەرانەی بەسەر زلهێزەکانی تردا بەڕێکرێن سەیری ئەوروپا بکات و سیاسەتی خۆی لە بەرامبەریدا بگۆڕێ. واتە ئەو ئاستەی سیاسەتەکانی ئەوروپای و بەرژەوەندێن نەتەوەیەکانی ئەمریکا بتوانن گوڕ بدەن بە یەکتر. ئەبێ نەوەکانی داهاتوویش پرسیاری ئەوەن نەکەن چۆن وڵاتانی کەناری ئاتلەنتیک توانیویانە تواناکانیان لە کۆمەڵێک ناکۆکی قوڵدا سەبارەت بە یەکبوون بەرامبەر هاوکاری خەرج بکەن لە کاتێکدا هەموو گرفتە بنەڕەتیەکانی چواردەوریان هەڕەشەیان لە بنیادی کۆمەڵگاکانیانە کرد لە کاتێکیشدا ڕێگەی هاوکاری هەردەم لە بەردەست دەبووە.